بە ڕاشکاوی بڵێ نەخێر ڕێگە چارە تەنیا ئەمەیە و بەس، لە کاتی بوونە ئامرازی دەست ئەبێ بە ڕاشکاوی وەڵام بدەیتەوە و نەخێر دە دەست جلیش تاقی بکەرەوە و پەسەندیان مەکە، بە ڕاشکاوی بە فرۆشیارەکە بڵێ نەخێر لە ڕوودا مەمێنە و بەهانە مەهێنەوە، بەڵێن مەدە کە ئەگەڕێیتەوە پێویست نییە ئەو کارانە بکەی تەنیا بڵێ سوپاس کاتێ داوات لێ ئەکەن کارێک بکەی کە ئەبێتە هۆی بەفیڕۆ چوونی وزە و کات و سەرمایەت بە ڕاشکاوی بڵێ نەخێر نای کەم. پیشەی بوونە ئامراز دەست لە ماوەی تەنیا سێ خولەک دا لە خۆت دا ڕیشە چێش بکە هەر ئێستا بڕیار دە کە لە ئێستاوە بە ڕاشکاوی کار بکەیت لەوەی خەڵک چی ئەڵێن لە سەرت مەترسە من پێشتر لەم بارەیەوە باسم کرد ئەگەر ماوەیەک بە وریایی ڕاهێنان بکەی بۆتان ئەبێتە پیشە ئەویش چ پیشەیەکی باش. ورد بەرەوە یەکەم. من ناڵێم خزمەتی کەسانی تر مەکە کاریان بۆ مەکە لە بیرتانە لەسەر یارمەتیدانی خەڵک و کاریگەری لەسەر باوەڕبەخۆبوون چیمان وت تەنانەت وتمان لە بەرنامەی ڕۆژانەتاندا کاتێک بۆ یارمەتی خەڵکانی تر تەرخان بکەن بەڵام ئەوەی لێرەدا پێداگیری لەسەر دەکەم ئەوەیە کە ئەو یارمەتیدانە نابێت زیان بە خۆت بگەیەنێت و ببێتە هۆی پشتگوێ خستنی خۆت کە لەو دۆخەدا هیچ کەڵکی نابێ دووەم وتنی نەخێر نیشانەی بێڕێزی و بێ ڕەوشتی تۆ نییە تۆ بە ڕێزەوە ئەڵێیت نەخێر و ئەگەی بە خواستەکەت مەڵێ بۆ فڵانە کەس ناخۆش بوو ئەگەر نەخێری بەڕێزەوە بۆ ئەو ناخۆش بێ واتای ئەوەیە کە ئەو چاوەڕوانی لە تۆ زۆرە کە بێتە ئامرازی دەستی. کاتێ تۆ هاوڕێکەت دێتە لات و داوات لێ ئەکا لەگەڵی بچیت بۆ سینەما، لە کاتێکدا تۆ ئەتەوێ بخوێنیتەوە، زۆر بە ڕێزەوە پێی بڵێ، هاوڕێی خۆشەویست، لەوەی کە هاتوویتە لام سوپاست دەکەم، بەڵام من ئێستا ئەبێ بخوێنمەوە. گەر خوا بیەوێت لە زووترین هەلدا پێکەوە ئەچین بۆ سینەما. ئەگەر ئەوە لای هاوڕێیەکەت ناخۆش بوو، ئەوە نیشانەی ئەوەیە کە هاوڕێیەکی ڕاستەقینە نییە. سێیەم، وریا بە بە بێڕێزی و ناشرینی نەڵێی نەخێر و هەرگیز لە نەخێر وتنت داوای لێبوردن مەکە. چوارەم، ئەگەر نەخێر وتنت کەسێکی زویر کرد، ئەوە کێشەی ئەو کەسە خۆیەتی، چون ڕەفتاری تۆ خۆبەزلزانانە و ناشرین نەبووە. پێنجەم، بە ڕاشکاوی دەری بڕە کە لەمەو بەدوا کەسێکی ئازاد و سەربەخۆیت، لە هەمان کاتدا کەسانی دیکەشت خۆش ئەوێت و لە کاتی پێویستیشدا یارمەتی خەڵک ئەدەی و بە باشی ڕێز و بەها بۆ خەڵکی تر دائەنێیت. شەشەم، وریابە کە دیکۆر لە ڕوو دامان، هەڵومەرج، چواردەور و کەس و کار نەبنە هۆی ئەوەی ببیتە ئامرازی دەست. حەفتەم، نەخێر وتن تەنیا و تەنیا بە باوک و دایک ناوترێ، ئەبێ تا ئەو جێگایەی ئەکرێ وەڵامی بەڵێ بە باوک و دایک بدەیتەوە. مەبە بە ئامرازی دەستی خۆت. بوونە ئامرازی دەستی خۆی واتە بە پێچەوانەی ئارەزوو و ویژدانی خۆت بجوڵێیتەوە کە دواتر هەستی تاوانت لا دروست بکات. کاریگەری مرۆڤە ڕاشکاوەکان، دڵنیابە تۆ و خەڵکی تریش ئەو مرۆڤانەتان خۆش ئەوێت کە ئازاد، باوەڕبەخۆبوون و ڕاشکاو بن. خۆشەویستی یەک کەسی ئامرازی دەست کاتیە و وردە وردە کارەکانی لای خەڵک وەک ئەرکی لێ دێت و وەک نۆکەرێک خۆشیان ئەوێت و دۆخێکی بەزەیی پیاهاتنەوەی بەسەردا دێت و خۆشەویستی ڕاستەقینە نابینێت. ئامرازەکان لە چاوی خەڵکەوە کەسانی بێ پێناسە و تەنانەت نائاوزاو ئەبینرێن. خۆشەویستی ڕاستەقینە و ستایشی لە دڵەوە بۆ ئەو کەسانەیە کە لەگەڵ یارمەتیدانی خەڵکی گرنگی ئەدەن بە نیاز و سۆز و ڕەوشتی خۆیان و ڕێزی بۆ دائەنێن و لە کردەوەدا ڕاشکاون و هەر کات پێویست بێ ئەتوانن بە ڕاشکاوی و بە ڕوونی بڵێن نەخێر. ڕاهێنانی نەخێر وتن بکە، بچۆ دووکانێک سەیری شتەکان بکە و مەیکڕە. ئەگەر بۆ دانیشتنێک لە جێگایەکی نالەبار بانگهێشت کرای، بڵێ نەخێر و مەچۆ. ئەگەر جگەرەیان دایتێ بڵێ نەخێر و وەری مەگرە. ئەگەر حەز ناکەیت ئێستا یاری بکەیت بە هاوڕێکەت بڵێ نەخێر و تا دوایی. لە هەموو کاتەکاندا مەبەرە ئامرازی دەست. بونە ئامراز ە لە خەڵکیدا ڕەفتاری چاوەڕوانی و ئاغا و جوتیاری بەرامبەرت دروست ئەکات. مەپاڕێرەوە، یەکێک لە ناشرینترین ڕەفتارەکان پاڕانەوەیە، پاڕانەوە بە هەر شێوەیەک بێت چ وەڵام وەرگری و چ وەرینەگری تێکت ئەشکێنێ و نەفس بەرزیت ناهێڵێ و ڕۆحتان ئازار ئەدات تکا کردن سوکتان ئەکات و بێ نرخ هەرگیز بە پاڕانەوە دوای شتێک یان هەڵومەرجێک یان پلەیەک لە کەس مەکە لە بیرتان بێت پاڕانەوە شکۆی ژیانتان ئەڕوخێنێ و تکاکردن بوون کەم ئەکاتەوە کاتێ داوا لە هاوڕێکانت ئەکەی پێکەوە بچن بۆ سینەما بڵێ چۆنە سبەی شەو پێکەوە بچین بۆ سینەما و ئەبێ یەکەم وەڵام ئاخر وەڵام بێت ئەگەر وەڵامی نەبوو مەپاڕێرەوە و مەڵێ ئیتر وەرە بۆچی نایەی توخوا وەرە وا مەڵێ وەرە ئیتر تا دوایی. ئەم گفتوگۆیە ئەگەر ئاکامەکەیشی وەڵامی باشەی هاوڕێکەت بێ ئەوا باوەڕبەخۆبوونت سەرکوت ئەکا، ئەم کارە بۆ هەموو ڕەفتارەکانت ڕەچاو بکە و ڕاهێنان بکە کە نەپاڕێیتەوە. ئەم بەشەش بە کۆتا هات.